سەنت هات و بە ڕووخۆشییەکەوە بەرەو لام ملی نا. سەنت وتی، بڕۆ، بڕۆ لەو ژوورە چەکەکەت وەرگرە، پێم وت چەک؟ باشە. بەڵام من حەزم لێ بوو دەست بکەم بە کار، کەچی بێ ئەوەی بهێڵێ قسەکەم تەواو بکەم وتی، مەراق مەکە تەک بیری دەکەین، دەیکەین، بەڵێ. شتێکی کۆمیدیم پێشکەش کرد و هەموو لەلایەن زۆر باش بوو، تەنانەت سەنت خۆشی لەبەر پێکەنین خۆی بۆ ڕاگیر نەدەکرا. لەم ماوەیەدا لەسەر بیروڕای هونەری و شێوەی نواندن چەند جار چ لەگەڵ سەنت خۆی و چ لەگەڵ مابێڵدا چەند جار دەمەقاڵێم بوو و تا یەک دوو جار مەسەلەکە هاتە سەر ئەوەی دەرم بکەن، بەڵام چونکە دەمزانی هەڵوێستەکەم ڕاستە و بیروڕاکانم پتەون پێم دادەگرت. جارێکیان بە تووڕەیی و بە تەمای نەگەڕانەوە دەرچووم. بەڵام بۆ بەیانییەکەی سەنت هاتەوە بە دواما و کەوتە تەوازۆ خواستنەوە لێم. من پێم لەسەر ئەوە داگرت کە بە قسەی مابێڵ ناکەم و خۆم شێوەی تەمسیلکردنەکەم دادەنێم. سەند وای دەربڕی کە ئەم فیکرەی پێخراب نییە بەڵام بێ پارەی مەسلەکە تێگەیە وتم پارە لە من من چەند پارە دەڵێن بۆی دەخەوێنم باشە چیرۆکەتەیە سەند وای پێوتم منیش وتم هو چەند بڵێ زۆر زۆر سەند وتی باشە تۆ ئەمەی ئێستا لەگەڵ مابێڵدا تەواو بکە دوایی باسیشتر دەکەین بەم جۆرە پاش دەستگوشینی لێک جیابووینەوە. بۆ بەیانی مابێڵ هات. دەدوت کۆترە باریکەیە. پاش چاکوچۆنییەکی گەرم دەستمان کردەوە بە کار تا وێنەگرتنەکە کۆتایی هات. ئەو گۆڕانە لەناکاوەی ڕەفتاری سەند یەکجار سەری سوڕ هێنام، بەڵام دوای چەند مانگ شتەکەم بۆ دەرکەوت. ڕاستییەکەی ئەوان پاش ئەوەی کە لە. لە ملیم لەگەڵیاندا کرد خەریک بوون دەرم بکەن بەڵام هەر ڕۆژێک دوای ئەوەی لەگەڵ ماک بێڵدا شەڕم کرد ماک بروسکەیەکی لە مەکتەبی نیویۆرکی کۆمپانیاکەیانەوە پێگەیشت بوو کە تا زووە فیلمی تری چاپڵنیان بۆ بنێرێت چونکە داوایەکی یەکجار زۆری لەسەر هەیە ئەو ڕۆژگارە ڕێو شوێنی دەرهێنان زۆر ساکار بوو هەر ئەوەندەی دەویست پیاوە ڕاست و چەپی خۆی لێک بکاتەوە بۆ هاتنە ژوورەوە و دەرچوون ئەگەر پیاو لە پردەیەکا لە ڕاستەوە دەرچوایە لە پردەکەی تر لە چەپەوە دەهاتەوە ئەگەر بەرەو ڕووی کامێرا دەرچووبایە لە هاتنەوەدا پشتی لە کامێراکە دەبوو ئەمانە بێگومان ڕێوشوێنی سەرەتایی بوون بەڵام کە زۆرتر چوومە ناو کارەکە بۆم دەرکەوت کە شوێنی دانانی کامێرا هەر تەنها شتێکی سایکۆلۆژی نییە بەڵکو دەورێکی زۆریشی هەیە لە پاش دەرخستنی شتەکاندا هەرەمە خۆی ڕاستیەکەی بوو بە بنەڕەتی شێوەیەکی تایبەتی لە سینەماکاریدا ئەگەر کامێراکە تەنانە نەختێکیش زیاد نزیک بێ یان زیاد دوور بێ دەتوانێت ببێتە مایە بەهێزکردن یان تێکدانی ئەو کاری کە دەیکاتە سەر هەموو مەسلەکە چونکە چاودێریکردنی مەسلەی بزوتنەوەی شتێکی گرنگە بۆیە هەرگیز نابێ بهێڵڕێ ئەکتەر لە پێویست بۆ لاوە دوور بکەوێتەوە مەگەر پێویست وابێ چونکە ڕۆیشتن دراماتیکیەتی تێدا نییە هەر لەبەر ئەمە شێوەی دانانی کامێرا دەبێ بەند بێ بە مەسەلەی ئەو جێگەیەوە کە بۆ ئەکتەرەکە دادەنرێ و ئەو جێگەیە کە لێەوە دێتە ژوورەوە کاریان بکاتە سەر. هیچ بنەڕەتێک نییە کە بڵێ لەقتەیەکی خێرا لە یەکێکی درێژخایەن باشترە و زیاتر بزوتنەوەکە دەردەخا چونکە لەقتەی خێرا تەنها پەیوەندی بە هەستی بینەرەوە هەیە و زۆر جار لەقتەیەکی درێژخایەن زیاتر تەسیر دەبەخشێ کە دەسم کرد بە دەرکردنی یەکەم شریتی سینەمایی خۆم باوەڕێکی ئەوتۆم بە خۆم نەبوو بگرە دڵم پڕ بوو لە لەرز بەڵام کە سەنەت هات و یەکەم ڕۆژی کاری دی نەختێ هاتمەوە سەرخۆم هەرکە ئەمە بەباشی دەرچوو سەنە ڕەزامەندی لی دەربڕی ئیتر لەو ڕۆژەوە هەموو کۆمیدیاکانی خۆم هەر بە دەستی خۆم نووسیوە و خۆشم دەرم کردوون جگە لەمە سەنات تا دەهات زیاتر خۆی لە نزیک دەخستمەوە، زۆر ئێواران پێکەوە شێومان دەکرد. باسی کۆمپانیاکانی تری لەگەڵما دەکرد و هەرچییەکم پێشنیاز بکردایە ڕەتی نەدەکردەوە، تەنانەت زۆر شت کە زیاتر شەخسی بوون، نەدەبوو بینەران پێی بزانن کەچی ئەو پێدەکەنی و دەیوت چۆنی بە باش دەزانی ئاوەها بکە. زۆر شت لە کیستۆنەوە فێربووم، دەتوانم بڵێم کیستۆنیش زۆر شت لە منەوە فێربووە، لەو ڕۆژگارەیا ئەوان ئەوەندەیان لەبارەی تەکنیک و کاروباری سەر شانۆ و بزووتنەوە و شتی ئەوهاوە نەدەزانی کە من هەمووم لە شانۆوە بۆ هێنان. هەروەها کەمیشیان لەبارەی هونەری پانتۆمایمی سرووشتییەوە دەزانی. ئەوەی لەم مەیدانەدا دەیانزانی لە بابەتێکی ناشیانە بەولاوە هیچی تر نەبوو. لەو ڕۆژە سەرەتاییانەدا دەمزانی سوودێکی زۆرم هەیە وەکوو. جیۆلۆجییەک سەرزەمینێکم لە بەردەم دایە کە بڕە لە شتی بە نرخی نەدۆزراوە بەڕای خۆم ئەم سەردەمەم وروژێنترین ماوەی ژیانە بۆ چونکە خەریک بووم پێم دەنایە قۆناغێکی یەکجار گرنگ و بە نرخەوە سەرکەوتن پیاو لە دڵی خەڵکدا خۆشەویست دەکا هەر لە بەرەمە بوو بووم بە برادری خۆشەویستی هەموو ئیشکەرانی ستۆدیوەکە و ناوی چارلی هەمیشە لەسەر زمانی هەمووان بوو ئەمە یەکجار خۆشحاڵی کردبووم، چونکە مانای سەرکەوتنی دەبەخشی پێم. جگە لەمە، هەموو بیروڕاکانی خۆم بە باوەڕەوە دەخستە ڕوو، ئەمەش هێزێکی نوێ بوو کە لە چاوی ئەم سەرکەوتنەی وەری دەناسم. نەختێکیش خۆم بە قەرزداری سەنت دەزانم لەبارەیەوە، چونکە ئەگەرچی ئەویش لەباری ڕەوشەنبیرییەوە وەکو خۆم پێپەتی بوو، بەڵام باوەڕی بە سەلیقەی خۆی هەبوو. ئەم جۆرە باوەڕەی لە دڵی منیشا چاند. شێوەی کارکردنیشی ئیلهام بەخشی باوەڕ بوو. چونکە پڕ بوو لە ڕاستی و دڵسۆزی. بۆ نموونە لە یەکەم ڕۆژی کارکردندا لە ستۆدیۆ، تێبینییەکی خستە ڕوو کە بۆ منیش بووە مایەی وروژاندنی بیرکردنەوە. ئێمە هیچ سیناریۆیەکمان نییە، فیکرەیەک وەردەگرین و ئیتر یەکسەر شوێنی بەدوای یەکدا هاتنی سروشتی ڕووداوەکان دەکەوین. ئەم شێوەی کارکردنە بووە مایەی ئەوەی فیلمەکانم خەڵکێکی زۆریان هەبێ. کە لە شانۆ بووم، بەند بووم بە ڕۆتینێکی سەختی ناخۆشی دووپاتکردنەوەی هەمان شت، شەڕ لەسەر شەڕ. ئەمەش گیانی خوڵقاندنی لە پیاودا دەکوشت. بەڵام فیلم مەیدانێکی بەرین دەخاتە بەردەم ئەکتەر و گیانی مۆڵەکەکاری تێدا دەڕوێنێ، زۆر جار سەند بیرێکی بە مێشکا دەهات و دەیوت، شەڕ ڕا چییە بەرامبەر فڵانە فیکرە؟ یان دەیوت، لە فڵانە شەقام لافاوێکی گەورە هەڵساوە، چۆنە بیکەین بە فیکرەیەک؟ ئیتر ئەمەمان دەکرد بە ئەساس بۆ گەلێک لە کۆمیدیاکانمان. بەڵێ، شتەکار ئەر وا بە هاساکاری و بێ خەوشی دەخرایە مەیدانەوە و نە نووسەر، نە سەرچاوەی ئەدەبی، نە هیچی نەدەدی. لەبیرمە چۆن لە پاڵ کۆمیدیدا، بابەتێکی تریشم خستبووە سەر فیلمەکانم. فیلمێکم دەرکردبوو کە ناوی پەردەداری تازە بوو. لە یەکێک لە نمایشەکانا بەڕێوەبەری دایرەکە دەرم دەکا و لە کاتی پاڕانەوەدا کە بەزەیی پێم دابێتەوە و بهێڵێ بگەڕێمەوە سەر کارەکەم دەستم کرد بە ئیشارەتکردن کەوا خێزانێکی گەورەم بەسەرەوەیە کە زۆربەیان مناڵی وردن، ئەگەرچی من نمایشتێکی کۆمیدیم دەکرد کاتێک کە سەرێکم کێشایە دەرەوە بینیم دۆرۆتی دیڤنبۆرت کە ئەکتەرێکی پیر بوو فرمێسک بە ڕوومەتیدا ڕێچکەی بەستووە. ڕووی تێکردم و وتی. چارلی، دەزانم تۆ مەسەلەکە بە شێوەیەکی کۆمیدیانە دەردەخەی و دەبێ ئەم جۆرە تەئسیرە ببەخشێ بەڵام من خۆم بۆ ناگیرێ و گریانم دێ. بەڵێ، ئەو شتێکی دووپات کردەوە کە من خۆم هەستم پێ دەکرد، توانای ئەوەم هەبوو کە لە یەک کاتا فرمێسک، پێکەنین بێنمە کایەوە. وا لە ساڵی هەزار و نۆ سەد و چواردە داین و تەمەنم خۆی داوە لە بیست و پێنج ساڵ واتە هەڕەتی لاوێتی. زۆرم دڵ بە کارەکەم خۆشە، نەک هەر لەبەرئەوەی تێیدا سەرکەوتووم، بەڵکو لەبەرئەوەش کە پڕە لە خۆش ڕابواردن و دەرفەتی ئەوەم بۆم دابین کردووە کە لەگەڵ گەلێک ئەستێرەی هونەری ئەو کاتەیا پەیوەندی پەیدا بکەم کە زۆر جار بە هونەرمەندی ئێدیاڵی خۆم داناوم. وەکو، سێری، پێکفۆرد، بلانس سوید، مریام کۆپەر، کلارا کێمباڵ یەنگ، خوشکانی گیش و گەلێکی تر کە هەموو جوانترین هونەرمەندی ئەو سەردەمە بوون لە سیاری لەگەڵیاندا پیاوی دەخستە جۆرە بەهەشتێکەوە. ئیشکەرانی هەر ستۆدۆیەک وەکو ئەندامی یەک خێزان هەڵسوکەوتیان دەکرد، دەرکردنی درێژترین فیلم لە دوو یان سێ هەفتەی بەو لاوە نەدەکێشا لە کاتێکا فیلمێکی ئاسایی لە یەک هەفتەی بەو لاوە نەدەخایاند. زۆربەی ئیشمان لەبەر خۆر دەکرد و سەرەکی ترین سەرچاوی ڕووناکیمان تیشکی ڕۆژ بوو بۆیە ساڵ 1950 کە چرای کلیک داهێنرا کیستۆن هەرگیز بەلا شێوە نەچوو چونکە پرتە پرتیان دەکرد و تیشکەکەیان دەلەرزی و بەقەت تیشکی ڕۆژ بەهێز نەبوو جگەلەوەی زۆر بەگرانی گڵۆپەکانی دەخرانە سەر دەرکردنی فیلمێکی کۆمیدی لەوانەی کە کیستۆن دریک دەکردن لە هەفتەیەک زیاتری نەدەخایەن، ڕاستەکەی جارێکیان فیلمێکی کورتم لە ماوەی تەنها بیست دەقیقەیا دەرکرد، ناوی ئەم فیلمە بیست دەقیقە خۆشەویستی بوو تا بڵێی سەرکەوتوو بوو بینەران بە درێژەی ماوەی فیلمەکە لە پێکەنین نەکەوت. کەڕ و دینامێت. کە سەرکەوتووترین فیلم بوو، نۆ ڕۆژی خایاند و تەنها هەزار و هەشت سەد دۆلاری تێچوو. سەیر ئەوە بوو کێستۆن بۆ فیلمێک لە هەزار دۆلار زیاتری نەخست بۆ بودجەوە. بۆیە من ناچار بووم لە جیاتی هەشت سەد دۆلارە زیادەکە واز لەو بیست و پێنج دۆلارە بێنم کە وەکو سەربار دەدرا پێم. زۆر لەوە دەترسان کە زیانی تێدا بکەن بۆیە خستیانە سەر جووت بەکرە. سەند، پاش ماوەیەک بۆی باس کردم کەوا لە ساڵی یەکەما زیاتر لە سەد و سی هەزار دۆلاریان پێی دەرکردووە. ئێستا وە چەند فیلمی سەرکەوتووم هەیە لەوانە بیست دەقیقە خۆشەویستی، کەڕ و دینامێت، گازی پێکەنی ناوی و دەستی شانۆ. لەبارەی سێدنیەوە قسەم لەگەڵ سەنەددا کرد و لەبەر ئەوەی چاپڵن بووبوو بە ناوبانگێک بەیەک و دوو قبوڵی کرد و بۆ ماوەی ساڵێک بە هەفتانەی دوو سەد دۆلار عەقدی لەگەڵدا کرد واتە بە بیست و پێنج دۆلار زیاتر لە هەفتانەی من لەبارەی دەنگی فیلمەکانمەوە لە ئینگلتەرا هەواڵم لە سێدنی پرسی وتی بەر لەوەی ناوت بڵاو بێتەوە گەلێ هونەرمەند بە شەوقەوە لەبارەی کۆمیدیستێکی سینەمایی ئەمەریکییەوە قسەیان بۆ دەکردم کە تازە هاتۆتە مەیدانەوە هەروەها وتی کە لەبارەی کاتی نیشاندانی فیلمەکانتەوە پرسیارم دەکرد ئاشکرا بووم کە من برای تۆم بۆیە بە تایبەتی بۆ بینینی سێ فیلم بانکرام بە تەنها لە ژووری نیشانداندانرام و بە درێژەی ماوەی نیشاندانەکە لەبەر پێکەنین خۆم بۆ نەگیرا. ماک سەنەت ئەندامی یانەیەک بوو کە زۆربەی ڕەبەن و بازرگانەکانی لۆس ئەنجلس لێی کۆدەبوونەوە، لە نهۆمی سەرەوە ژوورێکم گرتبوو هەفتەی بە دوانزە دۆلار کرێی ژوورەکە و بەکارهێنانی هەموو بابەتە وەرزشییەکانی یانەکەم بۆ دابین کرابوو، نهۆمی یەکەم چەند هۆڵی خواردن و خواردنەوەی تێدابوو جگە لە جێگەی تایبەتی بۆ ئاهەنگی کۆکتێل، ئێواران یانەکە پڕ دەبوو لە ئافرەت تەنانەت. بەرپابوونی جەنگی یەکەمی جیهانیش ئەم یانەیەی تێک نەدا، هەموو خەڵک وایان دەزانی کە جەنگەکە، لە شەش مانگ بەو لاوە ناخایەنێ نەکەرەمە، گەلێک کەس بە بەرپا بوونی زۆر خۆش بوون و دەیانوت ئەم جارە نۆرەی ئێمەیە دەرسێکی باش بە ئاڵەمانەکان بدەین. لەم دەوروبەرەدا سەند ڕووی لێنام عەقد تازە بکەینەوە، تا ڕادەیەک خۆم دەناسی بایی چەندم، بەڵام مەترسیی ئەوەشم هەبوو ناوبانگەکەم لە ناکاوە بتاوێنەوە. لە دڵی خۆما وتم ئەم مووچەیەی ئێستام هەر تا ساڵێک بەشە، لەوە دوا دەستم لە کونی هەمانەوە دێتە دەر، وتم با دەسێ بوەشێنم، بۆ یەکسەر وتم کاکی خۆم، من هەموو شتەکەم لێک داوەتەوە بۆیە هەفتەی بە هەزار دۆلار کەمتر کار ناکەم. سەند خۆی گرژ کردەوە، بەڵام شتی وا کاری کردن نییە. منیش پێم وت ڕازەکەی، بەڵام بێ من خەڵکت بۆ لەبەر پەنجەرەی بلیت بڕیندا بۆ کۆنابنەوە. وتی، لەوانەیە وابێ، بەڵام تۆش بێ پارەی ئێمە هیچت بۆ ناکرێ، ئاگات لە فۆرد سترانگلینگ نییە چی لێ هاتووە؟ ڕاستی ئەکرد فۆرد لەو کاتەوە کە ئەوانی بەجێ هێشتبوو کاری هەر لەسەر بەرەو خوارەوە دابوو. هەڵم دایە و وتم، من بۆ هیچ یەکێک لە کۆمیدیاکانم لە هەندێ جێگە و پۆلیسێک و کچۆڵەیەکی جوان بەولاوە هیچی ترم پێویست نییە. سەرتان نەیەشێنم. دوای ئەوە هەر ڕەدەڵ و بەدەڵێکمان کرد لەگەڵ سەنەدا نەگەیشتین بە یەک و ئیتر مەسەلەی عەقدی تازەمان بڕیەوە. مانگێک بێکار مامەوە، کەچی کەس نەهات بەلامەوە بڵێ کرێ بە چەند. تا ڕادەیەک ئەمەم پێ ناخۆش بوو، بەڵام باوەڕبەخۆبوونم نەدۆڕاند. لە دڵی خۆما وتم چش، ئەگەر هەر نەبوو بۆ خۆم کارەکەم. ئەم بیرەم لە کاتێکا بە مێشکا هات کە خەریک بووم ئەرز و حاڵێکم بۆ ستۆدیۆکە دەنووسی. لەو کاتەوە سێدنی لە کۆمپانیای کێستۆندا دامەزرابوو، چەند فیلمێکی سەرکەوتووی دەرکردبوو، یەکێکیان کە لە هەموو جیهانا دەنگی دایەوە ناوی چەتەی ژێر دەریاییەکە بوو. کە تێیدا فێڵی کامێرایی جۆراوجۆری بەکارهێنابوو پێم وت با پێکەوە نیمچە کۆمپانیایە دروست تەنها پێویستمان بە کامێرایەک و ستۆدیەیەک و هەندێک جێگە هەیە بەڵام سێدنی قسەکەی نەچوو بەگوێدا چونکە بەلای ئەوە ئەمە لە کارێکی ماڵەکە بازانە بۆلاوە هیچی تر نەبوو بۆی نەدەکرات دەست لە موچەکەی هەڵگرێ کە بدرێژی ژیانی وەکو خۆی دەیوت شتی وای بەخۆیەوە نەدیبوو. بەجێهێشتنی کێستۆنم بەلاوە زۆر ناخۆش بوو. چونکە وا لەگەڵ سەنت و ئیشکەرانی تری شەریکەکە ڕاهاتبووم بە ئاسانی نەمدەتوانی لێیان بتاکێمەوە. لەگەڵ ئەوەشا چارم نەبوو کە بەجێمێشتن. چاوم بەرایی نەدا خواحافیزی لە کەس بکەم. لەگەڵ ئەندەرسندا بەرەو سان فرانسیسکۆ سوار بووین. کە گەیشتینە ئەوێ ئەوەندە نەماینەوە. چونکە دەبوو بچین بۆ شاری تایلز بۆ چاو کەوتن بە ستیۆدۆیەکەی ئەندەرسن. ڕێگاکە ئەوەندە دوور نەبوو. پاش سەعاتێ گەیشتینە جێ. بەڵام. هەر کە خانووبەرەی ستۆدیۆیەکەی ئەندەرسنم دیت، هەموو هونەر و سینەمام لەبەر چاو کەوت، چونکە تابڵۆی شوێنێکی بێ لەزەت و وێرانە بوو. ئەندەرسن ڕەنگە هەستی بەمە کردبێ، بۆیە وتی، سەیری ئێرە مەکە، با بچین بۆ شیکاگۆ، سەیری هەیت و هویتی ئەوێمان بکە. سەر چۆنێک بێ پاش هەندێ، بەرەو شیکاگۆ کەوتینە ڕێ، لە شەمەندەفەرەکە سێ کەسمان لەگەڵا بوو. دوانیان زۆر پۆشتە و پەرداغ بوون بەڵام سێمیان کابرایەکی ڕووتەڵی کورژەوە بوو بوو بۆیە پێم سیر بوو ئەم سێ ئاوە پێکەوە لەسەر مێزێک کۆببینەوە لەسەر یەک سفرە نان بخۆ باقلێر دوکمان دوو پۆشتەکەمان بە ئەندازیار دانا و کابرای ڕووتەڵەش بە کرێکار پاش نەختێ سەرسامیەکەمان ڕەوایەوێکێکیان هات بۆ لامان و خۆی پێشکەش کرد. تا ئەڵقەی داهاتوو بەخواتان ئەسپێرین.